سوپاستانەکەم چەند کەس لەئێوە ئەتانەوێ شاد و سەربەرز بن وە چەند کەس لەئێوە ئەتانەوێ کە هەم ئازاد و سەربەرز بن وە هەم شاد و بە ئومێد. زۆر سوپاس بۆ شوێنێکی گونجاو هاتوون من موعەزەمیم مەحمودی موعەزەمی. بەخێر بێن بۆ سیمیناری گوندی خوێ یان سیمیناری خراپتر لە مەرگ چیە بەخێر بێن. گەورەترین بەربەستی گەشە و پێشەوەچوونی هەر مرۆڤێک، هەر کۆمەڵگایەک ترسەکانیانە. ترس لە لەدەستدان. کاکە ئێمە ئێرانین، ئێمە فڵانین، ئاخر ئەزیزی من تۆ هاتوویت لە کەنەدا کچەکەت بە سەیارە ئەبەیت بۆ بەردەمی قوتابخانە، ڕائەوەستی لە بەردەم قوتابخانە و دوایی ئەیبەیتەوە بۆ ماڵەوە. ئاخر ئەمە چ کارێکە تۆ ئەیکەیت؟ ئەم کچە لای هاوپۆلەکانی تەریقە بێتەوە، بچووکە بێتەوە. ئەڵێ کاکە من چی بکەم کچە و گەنجە و وتم تۆ کاتێک لە ئێران ئەم کارەتە کرد باو بوو هیچ مناڵێک تەریق نابێتەوە ڕەنگە زۆریش باش بێت من نازانم ئیتر باشە یان خراپە تۆ چەمکی ئەمە بێنە بۆ ئێرە نەوەک کردەوەکە کردارەکەی ئەهێنیت لێرە بە کەڵک نایەت لە هەموو شوێنێکی دونیا ئەبێ مرۆڤ ڕێز لە خێزانەکەی بگرێت، خاوەنی هەر باوەڕێکیت ئەبێ ڕێز لە هاوسەرەکەت بگری، ئاگات لە مناڵەکانت بێ، ئاگات لە خێزانەکەت بێ، ئاگات لە مێردەکەت بێ، ئاگات لە ماڵەکەت بێت، ئەمە زۆر ئاساییە، بەڵام ڕەفتارەکان جیاوازیان هەیە. تۆ ئەگەر لە ئەمریکا یان کەنەدا یان هەر وڵاتێکی تر کە ئایینیان جیاوازی هەیە، مناڵ تا بەردەم قوتابخانە بەریت و ڕاوەستیت تا تەواو ئەبێ هەمووان گاڵتەی پێ ئەکەن، بەتایبەتی لە تەمەنی باڵغییا. تۆ ئەتەوێ باش پەروەردە بێت خراپ دەرنەچێ ڕێگەکەی بدۆزەرەوە کێشەی گەورەی ئێمە لە پەیامەکانی خوا یان فەرمانەکانی پەروەردگارا نییە لە تێگەیشتنی ئێمەدایە ئێمە خەیاڵی خۆمان وەرەگرین توێکڵی دین وەرەگرین نەوەک ناوکەکەی تۆ ئەزانی کە پارەیەکت لای فڵان کەسە بەپێی یاساش تۆ لەسەر حەقی. بەڵام تۆ ئەزانی کە ئەمە ناتوانێ پارەکەی بات لەگەڵ یا بسازێ یاسا بە تۆ ئەڵێ تۆ لەسەر حەقی بەڵام خۆت ئەزانیت کە لەسەر حەق نیت حەتمەن بڕۆ ئەو داوایە بچێ شەرەوە چونکە یاسا چەند هێڵێک و گەوهەرێکی هەیە. گەوهەری یاسا پیادە بکەن. گەوهەری یاسا دادپەروەرییە، گەوهەری یاسا گەورەییە، گەوهەری یاسا میهرەبانییە. بەدیهێنانی دەرفەتە بۆ هەمووان. مەڵێ پەیوەندی بەمنەوە چییە، چاوی ئەهاتە دەرەوە ئەبێ تا دوافلسین باتەوە. ناتوانێ بیداتەوە. ئەبێ لەگەڵیا بسازێی، لەگەڵیا بگونجێی. ئەمە واقیعی ژیانە. هەر کاتێک تەواو گیرت خوارد بزانە توێکڵەکەت هەڵگرتووە و ناوکەکەت فڕێداوە بۆ نموونە ئەڵێ من ئێرانیم کاکە ئێرانیت باشە ئێرانی بە بڕۆ وەک خەشایار شا بژی باپیرانی ئێمە گۆڕانیان دروست کردووە کە ئێمە بەێرە گەیشتووین تۆش ئەبێ گۆڕان قبوڵ بکەیت و ڕێزی لێ بگریت من ئێرانیم واتە شتێک ئەخەمە سەر دۆزینەوەکانی باپیرانم و ئەیهێنم بۆ ئێران. نەوەک هەرچی ئەوان وتویانە ئەوە بکەم. لەبیرتان نەچێت هەرکاتێک بینیتان دەست و باڵتان بەستراوە، ئەم دەست و باڵ بەسترانە هی ئەوەیە کە بە هەڵە تێگەیشتوین، خەیاڵاتمان وەرگرتووە، خورافاتمان وەرگرتووە، ئەگینا ئەسڵی دین، ئەسڵی هەر کەلتورێک بۆ گەشانەوەی ئەو گەلەیە، بۆ سازانیەتی لەگەڵ یاساکان، یارمەتی بەن تا گەشە بکات، نەتەوەی ئێمە ئەبێ نەتەوەیەکی پێشکەوتووتر بێت، شادتر بێت، سەرکەوتووتر بێت، ئەسڵ ئەمەیە. ئەسڵ وەربگرن. ئەو ترسانەی ئێمە هەمانە یەکێک لە گەورەترینیان ترسە لە چیە هاوڕێیان؟ ڕەتکردنەوە. ئەها ئەوەش ئەڵێین دێینە سەر ئەوەش یەکێکیان شکستە. ترس لە شکست ئەم نمونەیەم لە سیمینارەکانی تریشا هێناوەتەوە. تۆماس ئەدیسۆن بۆ ئەوەی گڵۆپ دابهێنێت زیاتر لە شەش هەزار مادەی تاقی کردەوە، ئێوە بیر بکەنەوە ئەگەر هەر مادەیەک یەک ڕۆژ کاتی بردبێ ئەزانن چەنێکی خایاندووە؟ بیست ساڵ کاتی تەرخان کرد تا گڵۆپی دۆزیەوە بیست ساڵ دوو هەزار دوو هەزار و پێنج سەد تاقیکردنەوەی کردبوو پەیامنێرە کات بۆ لای وتی بەڕێز ئەدیسۆن تۆ دوو هەزار و پێنج سەد جار لەم ڕێگەیەدا شکستت خواردووە هێشتا سووری لەسەرەوەی درێژە بەم کارە بێهودەیەت بەی؟ ئەزانن ئەم پیاوە مەزنە چی وت؟ وتی هاوڕێ لاوەکەم تۆ لە سادەترین یاسای جیهان بێ ئاگای، من دوو هەزار و پێنج سەد جار شکستم نەخواردووە، من دوو هەزار و پێنج سەد ڕێگەی دروست نەکردنی گڵۆپ فێربووم. چەپڵەیەکی بۆ لێدەن. ئێوە یەک هەوڵەدەن. ئەترسن شکست بخۆن شکست ناخۆن فێرەبن ئێوە فێربوون چۆن ئەم سنوورە بشکێنن دەی بیشکێنن دیسان دووبارەی بکەنەوە ئەمەیە ژیان ئەمەیە گەشەکردن ئەمەیە هەستکردن بە سوودمەندی ئەمەیە هەستکردن بە ئەرزشمەندی هەستکردن بە بوون. ئێمە زۆر قسە ئەکەین بەڵام بە کردەوە زۆر لاوازین من خۆم ئەڵێم وەک وتم لە شادی خانمەوە فێربووم دووبارە هەستمەوە. ئیشەڵڵا گەر ئەمجارە هات بۆ سیمینارەکە ئەیبینن. دووەم ترسمان کە ئەو هاوڕێیەمان ئاماژەی پێیە ترسە لە چی؟ ڕەتکردنەوە. خەڵک پەسەندمان نەکەن. دەی با نەیکەن. خوشکان، برایان، کام گەورە، کام پێشەوا، کام پەیامبەر، کام ڕابەری کۆمەڵایەتی، سیاسی و ئابووری لە دونیادا هەیە قسەی کردبێت و لە سەرەتاوە خەڵک پەسەندیان کردبێت؟ حەزرەتی محەمەد، پەیامبەرمان، دروودی خوای لەسەر بێت، بەختەوەرترینیان بووە، ویستیان بیکوژن. ویستیان بیکوژن. پەیامبەرانی تریان کوشتووە. هەر کاتێک تۆ بە شوێن پەسەندکردنی هەموانەوە بیت ئەبێ هەواڵەکی ناخۆشتان بەمێ ئەو کەسەی پەسەندکردنی هەموان یەوێت ئەبێتە کەسێکی ئاسایی کەسی ئاسایی هەرگیز شتی نائاسایی دەست ناکەوێت ئەبێ دەم سنوورانە بشکێنین پێیان خۆش نییە؟ با نەبێت. تۆ ئیشی سەرەکی خۆت بکە. ڕاستە یان نا؟ ڕەنگە من کارێکی هەڵە بکەم. من هەندێک لە پیاوانم بینیوە بۆ نموونە لەبەرچاوی خێزانەکەیان ڕێز لە هاوسەرەکەیان ناگرن. بە قوربان و بە ساقەی نابێت. وا ئەزانێت ئەگەر بە قوربان و بە ساقەی بێت سووکایەتی بە دایکی کردووە. یان ژنەکە وا ئەزانێت ئەگەر مێردەکەی بە ساقە و بە قوربانی خوشک و براکانی بێت ئەمی خۆش ناوێت. شتی وا نیە هەر کەسە و جێگەی خۆی هەیە ئەبێ فێر بیت ئەمە ڕەتکردنەوە نیە دەربڕینی ڕای خۆمە من ئەوم خۆشەوێ تۆشم خۆشەوێ ئەمانە ئەو ترسانەن کە لە گوندی خوێدا ئەمان هێڵنەوە یەکێکیشیان ترسی گۆڕانە خودی گۆڕانیش خۆی مەترسیدارە من ماوەیەک لە یەکێک لە کارگەکاندا خەریک بووم ئیشمەکرد بە کرێکارەکانمەوت دەمامک بکەن ئەیانوت کاکی ئەندازیار دەمامک بۆ ناسک و نازدارەکانە. پشتوێنی سەلامەتی نابەستین. لەبەرچی نایبەستی؟ هی ناسک و نازدارەکانە. من دیومە کاتێک بەلای پۆلیسی هاتوچۆی ئەڕوات قایشەکەی ئەهێنێتە ئێرە کە تێپەڕ بوو بەریئەدات. هەڵبەتە ئەمە ڕەفتارێکی. کاردانەوەییە هەست دەکات زۆری لێکەن ئەیەوێ بڵێ من زۆر قبوڵ ناکەم لە بەرژەوەندی خۆتا ئەزیزی من ئەسڵەن یەکێک هاتووە تفەنگی خستۆتە سەر سەرت ئەڵێ ئەم خواردنە بخۆ تۆ کارت چیە دەی بیخۆ ئیتر عەقڵت بخە کار بەرژەوەندیت بخەرە کار کاردانەوە مەنوێنە بڵێن پشتی چاوت برۆیە بڵێ پشتی چاوی باوکت برۆیە بڵێ سوپاستەکەم کە سەرنج لەم نەدەی ترس لە گۆڕانیش یەکێکە لەو ترسانە. دەی دیارە ڕانەهاتووین لەسەر بەستنی پشتوێنی سەلامەتی، لەسەر فڵان خواردن، دیارە پێشتر جۆرێکی تر ئەژیاین، دەی ئێستا ژیان گۆڕاوە، ئەبێ خۆمان بگونجێنین، ئەگەر ئەتوانین باشتری بکەین. هەروەها زۆربەی جار. ئەمە بۆ گەورەکان ئەڵێم گەنجەکان زۆر خۆشحاڵ ئەبن ئەمە ببیستن بە زۆری نەوەک بە هەمیشە. زۆربەی جار کە من باسی ئەزمونەکانی خۆم ئەکەم خەریکم باسی ترسەکانی خۆم ئەکەم ئەم کارە نەکەی فێڵت لێ ئەکەن نەڕۆی بۆ ئەوێ شکست ئەخۆی یەکێک ئەم کارەی کرد ماڵوێران بوو. ئەزموونەکانمە، باسی ئەزموونەکانی خۆمەکەم، ئەزموونەکانم ترسەکانمن، واتە خەریکم ڕەهەندەکانی گوندی خوێکەم بۆ مناڵەکەم باسەکەم، ڕەهەندەکانی گوندی خوێکەم بۆ کارمەندەکانم، کاکە گیان ئەم وەک من بیرناکاتەوە، بڕۆ پێشەوە بزانم چی ئەکەیت، ئەڵێ کاکە ئەم قسانە چییە بڕۆ ئەو ئیشە بکە پارەت دەسەکەوێت. کێ وتویەتی من بۆ نمونە ئەبێ سی ساڵ یان چل ساڵ ئیش بکەم تا ئەم پارەیەم دەست کەوێت؟ ڕێگە هەیە ڕێگەی تازەتر هەیە دونیا گۆڕاوە ئێستا کەسێک دێت شتێکی تازە دروست دەکات وەک یاهوو وەک گۆگڵ وەک ئیبێ ئەبێ بە ملیاردێر ڕۆژی سی هەزار بۆ چل هەزار دۆلاری دەست دەکەوێت دەی دونیا گۆڕاوە من هێشتا بەیانی تا ئێوارە بڵێم هاتا ڕەنج نەچێشی ناگەیت بە گەنج. دەی بیگۆڕە، من ئەم شیعرەم گۆڕیوە. ئەوەی عەشقی نەبێت بە گەنج ناگات، ئەو کەسەی عەشقی نەبێت گەنجی نییە. ئەو کەسەی گەنجی دەست ناکەوێت عەشقی نییە، نە بۆ خۆی، نە بۆ ئەوانی تر، نە بۆ ئامانجێک، نە بۆ ئایندەیەک. تکایە ترس لە ئەزمونەکانتان بکەنە دەرەوە هەواڵێکە کاری خۆت ئەنجام بە بڵێ سوپاس ئاگام لێیە بڕۆ کاری خۆت ئەنجام بە هەر لەبەر ئەمەیە کە ڕێگە لە گۆڕانەکانمان ئەگرین گەورەکان ڕێگەمان لێ ئەگرن ئەسڵەن ئێمە وەک مامۆستاکەمان بە ڕەحمەت بێ دەیوت پرسێکمان نییە بە ناوی پرسی گەنجان ئەمە پرسی پیرەکانە کە لە گەنجەکانا ڕووئەدات گەنجەکان پرسێکیان نییە. یارمەتی بە، ڕێگەی نیشان بە و ئازادی بکە. دونیا ئەگۆڕێت، ئەوەندە هێزی هەیە، ئەوەندە توانای هەیە، ئەوەندە گۆڕانی پێیە. لە هۆڵەندا شارۆچکەیەکیان هەیە یان هەندێک پڕۆژەی دەوڵەتی هەیە ئەسڵەن بە کەسانی ناسراوی نایەن بە گەنجانی ئەیەن ئەڵێن هەرچەندێک پڕۆژەکەت حولحولیتر بێت زیاتر گوێی لێ ئەگرین. ئەمانە کۆمەڵێک پڕۆژە ئەهێنن، پڕۆژەی حلحلی یانی چی؟ پڕۆژەیەک کە لە دیسپلینی ئێمەدا نییە، لە ڕێسای ئێمەدا نییە، واتە ئێمە خۆمان بە عاقڵ ئەزانین و جگە لە خۆمان بە نەفام. ئەمە هەڵەیە. ڕەنگە ئێمە لە نەفامیا بین، کێ چوزانێ؟ ئێمە بانگەشەی وا ئەکەین. ڕێگە بەن بزانن چەند باشتر ئەبێت، چونکە بووە. لە کوێ ڕوویاوە کە گۆڕانکاری قەبووڵ بکەن و ژیانیان باشتر نەبێت؟ ڕێگەکە بکەنەوە گەنجەکان بیرۆکەکانی خۆیان تەرح بکەن جێگەیەکیان بۆ بکەنەوە جیاواز لە ڕێسای ئێمە بژین بزانن باشترە بێت یان نا. لە هۆڵەندا شوێنێکی وا هەیە بودجەی بۆ تەرخانەکەن چەند بانکێک هەیە بۆ گەنجەکان لە کەنەدا پارە ئەدات پێنج هەزار دۆلار دە هەزار دۆلار پارە ئەدات بۆ پڕۆژەی گەنجەکان هەر چەنێک گەنجتر بیت زیاتر یارمەتی دەیەن فێرتەکەن. بیرۆکەکەت بێنە سەیر لەوەدایە هەر ئەم بیرۆکە بچوک بچوکانەن کە گۆڕانکاریەکان بەدی ئەهێنن کۆمپانیا گەورەکان ناتوانن ئەم گۆڕانانە بکەن وشک بوون. کۆمپانیا گەورەکان سەرمایە گوزاریەکەن تۆ وەک خاوەن بیرۆکەیەک کارەکە ئەکەیت دێن بە چەند ملیۆن دۆلار لێتەکڕن پارەی هەیە بەڵام بیرۆکەی نیە تۆ بیرۆکە بێنە ڕێگە بەن بیرۆکەکان بدرەوشێنەوە بەڕێزان ئەکرێ بە ڕۆژێک ڕێگەیەکی سەد ساڵ ببڕین؟ مامۆستا من ڕێگەیەک ئەزانم دانیشە بزانم بابە. من باپیرە گەورەشم ئەم شتانەی نازانی چ بگات بە تۆ دەی ناهێڵی گەشە بکە خۆ ئەزانێت قورسترین کاری ئێوە کارێکە ئەمەوێ لە چوارچێوەی چیرۆکێکا بۆتان بگێڕمەوە حەتمەن پێتان باشە بیگێڕمەوە دیۆژینی دانا فەیلەسوفێکی یۆنانی بوو کەسێکی لاوازی بەرگ شڕ کە. ئەو لەبەر ئەوەی قسەی زۆر زلی ئەکرد خەڵکی ئەسینا و حکومەتی ئەسینا خۆشیان نەئەویست ڕۆژێک دادگایەک پێگەهێن و تاوانباری ئەکەن بە کوشتنی کەسێک لەبەر ئەوەی کەسی نەکوشتبوو پێی ئەڵێن لێت خۆشەبین بەڵام ئەبێت بۆ هەمیشە ئەسینا جێبهێڵی. ئایا بەرگریەکت هەیە لە خۆتی بکەی؟ سەیرە ئەو کاتە دادگا هەبووە. دیوژن ئەم پیرەمێردە لاوازە هەڵەستێت و ئەڵێت، ئەی دادگای بەڕێز، ئەی خەڵکی ئەسینا، منیش ئێوە مەحکووم ئەکەم بەوەی تا کۆتایی تەمەن لە ئەسینا بمێننەوە. چەپڵەیەکی بۆ لێدەن. ئەم قسانە چین؟ ئەم قسانە چین؟ سزات هەین ئەسی ناجێ بێڵی منیش مەحکومتانەکەم تا کۆتایی تەمەن لە گوندی خوێدا بمێنەوە خەڵکی چی ئەڵێن خەڵکی قسەی خۆیان ئەکەن تۆ چی ئەڵێی تۆش خەڵکی تۆش قسەی خۆت بکە سەیر لەوەدایە من گوێ لە قسەی تۆ ئەگرم تۆ گوێ لە قسەی من ئەگریت و هەموومان گوێ لە قسەی یەک ئەگرین و هەموومان قسە بۆ یەک ئەکەین و کەسمان نازانی چیمان ئەوێ. دەی ئەمەیە کێشەی ئەمڕۆ ئێمە ئیتر کەس قسەی لێ ناکات باسی ناکات کاکە مەگەر ئەتوانی قسەی لێ بکەی تۆ کردت ئاخر ئەتگرن تۆ وتت کاکە تۆ ئێرە ناناسی لە دەرەوە بووی شتی وا نییە براکەم شتی وا نییە خوشکەکەم هەر ئەم گۆڕانکاریانەی لە وڵاتی ئێمەیان ڕوویان داوە هەموو شتێک هەموو شتێک ئەگۆڕێت بەرەو باشیش ئەڕوات باشە بابە با بەشداری بکەین ڕای خۆمان دەربڕین قسەی خۆمان بکەین لە خۆمانەوە دەست پێ بکەین ئەمە داخە و دەست پێ بکە کارێک بکە ئەڵێ فەرمانگەکانی حکومەت پشتی پیاوەشکێنن کاکە مەگەر فەرمانگەکانی حکومەت چێە من و تۆینی تر من کە ئەچمە سەرکار ئەڵێم خوایە یارمەتیم بە ئیش و کاری ئەم کەسە بەڕێ بخەم تۆ یارمەتی خەڵک بە خواش یارمەتی تۆ ئەیات باشە ئەگەر بچیت بۆ فەرمانگەکەت و بتەوێ کات بە فیڕۆ بەیت مەگەر حکومەت کێیە؟ خۆ لە ئەستێرەی مەریخەوە نەهاتووە. هەمووی هەر خۆمانین، من و تۆین ئیتر. ئێمە ئەمانەوێ خۆمان لە کێشەکان بدزینەوە. کارێک بکە هەر ئێستاش بیکە و لە خۆشتەوە دەست پێ بکە. ئەو کارەش باش بێت و بە پاڵنەری عەشق بێت و بنیاتنەرانەش بێت. ئەوەیە ئێوە ئەهێڵێتەوە. ئەوەندە داوای ئەوە مەکە ئەوانی تر پەسەندت بکەن، چونکە ئەوانیش بەدوای پەسەندکردنی تۆوەن. هەموومان کڕیاری کاڵایەکین. هەروەها جیاوازیشمان زۆرە. ئێستا چی بکەین کە بەسەر ترسەکانمانا زاڵ بین و ڕەهەندی تازە بکەینەوە؟ پێکەوە دەستان بەرز بکەنەوە و هەناسەیەکی قووڵ هەڵکێشن. ئازادبوون هەست پێ بکەین. ئازادبوون تاقی بکەینەوە، نەوەک ئازادی. ئازادیمان هەیە. ئازادبوون تاقی بکەینەوە. لە قەفەسی خۆمان بێینە دەرەوە نەوەک لە قەفەسی ئەوانی تر. کەسی تریش نەهێنینە ناو قەفەسەکەمان. بڵێ کاکە پێویست ناکات تۆ بێیتە ناو قەفەسی منەوە، من خۆم دێمە دەرەوە. چی بکەین؟ یەکەمین خاڵ ئەوەیە کە باوەڕی پێ بکەین. یەکەمین خاڵ ئەمەیە باوەڕ بکەین کە ئەترسین. قەبووڵی بکەین کە ئەترسین. مەڵێ من کەموکورتیم نییە. مەڵێ من کێشەم نییە. کێشەت هەیە. قەبووڵی بکەین. سەرەتا قەبووڵکردنە. بشزانین کە ئەم ترسە لە چ کاڵایەکە هاوڕێیان؟ کاڵای ترس ئێوە ئەزانن کاڵای ترس چییە؟ بیرکردنەوە و وروژانە، وزەیەکە. یانی چی؟ ماددە نییە، نادیارە، وروژانێکە، بیرکردنەوەیەکە. ئەگەر بتەوێ ئەمە بکەیتە دەرەوە لە خۆت، ئەبێت چی بخەیتە شوێنەکەی؟ ئەمە خراپە تۆ باشەکەی بهێنە. وروژانی باش ئەبێت بە چی؟ عەشق کاتێک عەشقت هەبوو ترسەکە نەچنە لاوە من ئەڵێم من لەو باوەڕەدام ئەسڵەن ترسێک لە ئارادا نیە ترس واتە نەبوونی عەشق کاتێک مرۆڤ عەشقی نیە پێناسەی تاریکی چیە تاریکی واتە نەبوونی ڕووناکی هەر ئەوەندەی کە مۆمێک دابگیرسێنین ترسناکترین تاریکیەکان ئەڕەوێنەوە. تاریکی واتە نەبوونی ڕووناکی. ترس واتە نەبوونی عەشق، نەبوونی پاڵنەر، نەبوونی مانا. بۆچی من ئەبێ بگۆڕێم؟ بۆچی ئەبێ بێمە دەرەوە؟ لە سەرەتایە وتمان لە گوندی خوێدا نازانیت کە سەوزەڵانی باکووریش هەیە، ئاگادار نیت. بە نووری مەعریفەت ژیانتان ڕووناک بکەنەوە. وابزانە سواری ئۆتۆمبێلێک بوویت، هەوا تەمومژاوی، جادە تاریک و پێچاوپێچ. هەردوو پەنجەتان بەم شێوەیە بگرن. ئەم دوانە ڕووناکی لایتەکانی پێشەوەن. ئێستا لێ بخوڕن. پێچەکەیتەوە. لێ بخوڕن؟ چۆن ئەتوانیت لە شەقامێکی تاریکی تەمومژاوی و پێچاوپێچدا شۆفێری بکەیت؟ بە پشتبەستن بە چی؟ تەنها ئەم دوو ڕووناکییە. ئەم ڕووناکییە چەندێک پێشەوە ڕووناکەکاتەوە؟ دە مەتر. جادەکە چەندە؟ سەد کیلۆمەتر. گرنگ نییە ئەو سەری جادەکە نابینی. دە مەترە بینی، بە ئەندازەی دە مەتر بڕۆ پێشەوە، دە مەتر لە پێشترەوە دە مەتریت رەبینیت، هەر ساتێک دە مەتریت رەبینی هەنگاو بنێ. بە شوێن دڵنیاییە مەگەڕێ، بجوڵێ، ئەم چیرۆکەی بۆتان ئەگێڕمەوە چیرۆکی ژیانی منە، من لە بەریتانیا میوانی یەکێک لە هاوڕێکانم بووم، وتی با بچین بۆ فڵان شوێن شتێک بکڕین، وتم باشە. سواری ئۆتۆمبێل بووین، سوکانی ئەوان بە پێچەوانەی ئێمەوەیە، چونکە سوکانەکەیان لای ڕاستە، من وام هەست کرد سەرپێچی ئەکات. جادەکەش تەمومژاوی و پێچاوپێچ بوو. کاتێک سەیرم کرد ئەم تاریکییە خەستە تەنها ئەم دوو لایتە ئەیڕەوێنێتەوە. وتم ئەمە ژیانە مەحمود گیان، ئێمە نازانین تا کۆتاییەکەی چی هەیە، بەڵام ئەبێ بچینە پێشەوە. گەورەترین لەنێوبەری تاریکی گەورەترین لەنێوبەری تاریکی چییە؟ ڕووناکی. ئەی گەورەترین لەنێوبەری ترس چییە؟ عەشق. عەشق، ئەو عەشقەی کە ئەبێتە هەنگاونان. هەر کاتێک هەنگاوتان نا دیوارەکان ڕم ئەڕوخێن. هەر کاتێک هەنگاوتان نا دیوارەکان ڕم ئەڕوخێن هەنگاو بنێ یەک هەنگاو بنێ مەترسە یەک هەنگاو بنێ ئەبینی هەنگاوی دواتر ئاسانترە بێ فیلم کارتۆنێک هەبوو بە ناوی عەلی بابا بۆ ئەوەی بە خواستی خۆی بگەیشتایە ئەبوو لەگەڵ دێوێکا بجەنگێ دێوێکی زەبەلاح پاشان لە پێناوی عەشقەکەیدا، لە پێناوی چییە؟ عەشقەکەیە، شمشێرێکی پێ بوو، چووە ناو پەرستگەیەکەوە، دەستی کرد بە شەڕکردن لەگەڵ ئەو دێوە گەورەیە، لەو کاتەیا چرایەک لە پشتەوە داگیرسابوو، دێوەکە پیای کێشا و شمشێرەکەی فڕێ دا. کاتێک نووشتایەوە بۆ ئەوەی شمشێرەکەی هەڵگرێتەوە، بینی سێبەرەکەی کەوتووەتە سەر دیوارەکە. بەڵام کاتێک ئاوڕی دایەوە بینی سێبەری دێوەکە لەسەر دیوارەکە نییە. بە ئارامی شمشێرەکەی هەڵگرت و هەستایەوە و وتی، تۆ خەیاڵێک زیاتر نیت. بوو بە دووکەڵ و چوو بە ئاسمانا. ئەو دێوە دێوی خەیاڵی من و تۆیە. ئێمەین دروستیەکەین. تەنافێک لە ملمایە، ناهێڵن، نابێت، ناتوانم.